وە سوێند دەخۆم بە نەفسی لۆمەکەر لەسەر خراپە. أیحسب الانسان ان لن نجمع عظامه. ئایا مرۆڤ وا دەزانێ کە ئێسقانە ڕزیوەکانی کۆ ناکەینەوە؟ بەلا قادرین علی ان نسوی بنانه. بەڵێ بە تواناین لەسەر ڕێکخستنەوەی نەقشی سەر پەنجەکانی. وخسف القمر و مانگ گیرا و تاریک بوو. وجمع الشمس والقمر و ڕۆژ و مانگ کۆ کرانەوە. یقول الانسان یومئذ این المفر ئەو کاتە مرۆڤ دەڵێ دەربازگە لە کوێوەیە؟ کلا لا وزر نەخێر هیچ پەناگەیەک نییە. الی ربک یومئذ المستقر